بەشی نۆیەم لە قۆناخی ئیمڕاتۆرتی ئاگوستوس سی و حەوت ساڵ پێش زایین تا چواردەی پێش زایین نەوەک تەنیا هەموو پەیکەری جەستەی ئەو بە وردی بە ڕسمی جێبەجێکرا بەڵکو هەم دیسان زۆربەی بینا گەورەکان وەک بینای چوارگۆشەیی لە شاری نیم لە فەڕەنسا و نەخشی بەرجەستەی گوزارشتی لە میحرابی ئاشتی نزیک شاری ڕۆما بە شکۆیی پڕ شانازی و ئاوێتە بە ئەوپەڕی شارەزایی تەکنیکی بەجێماوە. لە کۆتایی سەدەی یەکەمی پێش زایین، پیشەسازیی هەڵکۆڵین لەسەر بەردی گرانبەها گەیشتە ئاستێکی بەرز و تاقی سەرکەوتنیش بە چوارچێوەی ڕەسمی و کۆتایی خۆی دەرهات. لە سەدەی یەکەم تا سەدەی سێیەمی زایینی، ئاپولودور، بیناساز و ئەندازیاری یۆنانی کە بانگێشتکردنی قەیسەری تراژان لە ڕۆما خەریکی کارکردن بوو، هەر لە پاشماوەی بیناسازی و ڕێکخستنی شاری جورا و جوربەندەر و لە بازاڕ هەتا خانووی کرێنشینی و پردەکانی ئاودێری، و گەرما و ساونای تەندروستی و هۆڵی نمایشی بەدیهێنا. ئاپولودور بە سوودوەرگرتن لە توندوتۆڵی زیاتری ئەو مەیدانانەی کە بەکاری دەهێنا، دروستکردنی هیلالێکی گەورە و جوان، گومەزێکی گەورە بۆ داپۆشینی پانتاییەکی کراوە، ی گەورە وەرگرا و لە بیناسازی ئاسیا، هەروەها جوانکاری بە مۆزایک کاشی فەڕەنسی یان ڕایی دەکرد لە هەموو جۆرەکانی بیناسازی ئەو قۆناغەی ئیمراتۆریەتدا تایبەتمەندی بونیادی بیناسازی کلاسیکی یۆنان دەبینین بە جۆرێک کە هاوسەنگ و پەسەند و ئاوێتە لەگەڵ بنەماکانی بیناسازی ڕۆمی لەگەڵ ئەوەی کە لێهاتوویی و شارەزایی تەکنیکی و سەلیقەی بینرا و ئەزموونی هونەرمەندانی ڕۆمی ئەو ئاوێزەیەیان گەیاندە بەرهەمێکی باش بەم جۆرە ئارەزووی جۆراوجۆر و تێکەڵکردنی بنەمای ناڕۆمی هەمیشە هاتە کۆتایی قۆناخی ئیمڕاتۆریەتی کۆتاییەکانی سەدەی چوارەمی زایینی لە هونەری ڕۆمادا مایەوە. هەروەک پێشتر ئاماژەکرا ئەوانە لە بەها و ڕەسەنایەتی هوەری میلی و سربەخۆ بە دووردانە بیناسازی ڕۆمی ڕیشەی لە بیناسازی ئەتروریاییدا هەبوو بە شێوەیەک کە گەر گەرچی بە زیادبوونی دەسەڵات و سەروەت و سامانی ڕۆما و سەرەو ژێرچوونی بەرهەم و ڕەگەزی هوەری هاوکات لەگەڵ چوونی مامۆستایان و هونەرمەندانی یۆنانی بەرەو پایتەختی ئەو وڵاتە، تایبەتمەندیی بیناسازی بە شێوەی یۆنانی هیلینی بووە سەرنجڕاکێشانی بیناسازی ڕۆمی. وردە وردە زیاتر دەستڕەنگینی وەرگرت، بەڵام هیچ کاتێک کاریگەری بونیادی بیناسازی ئەتولیەییان لەناو نەبرد. لەگەڵ ئەوەشدا خودی ناوەندی ڕۆما لە بواری بیناسازیدا داهێنانی بەدیهێنا و تەکنیکی ئەندازیاری بیناسازی گەیاندە دوا قۆناغی خۆی بۆ بەرزکردنەوەی بینا بە شکۆ گەورەکانی قۆناغی ئیمڕاتۆری پێوانە و هاوسەنگییەکی جێگیر کرد. کە هەتا چەندین سەدە دواتریش وەک ئەزمونێکی ڕێزلێگیرا و ستایشکرا و بوە جێی لاساییکردنەوەی کەسانی تر ئەوەی کە لایەنەکانی گشتی بیناسازی ڕۆما لە بیناسازی یۆنانی جیا دەکاتەوە بریتیە لە یەکەم بە بەراورد لەگەڵ قۆناخی کلاسیکی یۆنان بیناسازی ڕۆمی زیاتر پشتی بە لایەنەکانی دنیای و بەهرەداری دەبەست دووهەم بیناسازی شکۆمەندی و شاری هەروەها بیناسازی تایبەت و خێزانی لە شێوەی ڕۆمی بە قۆناغ لە پێش شێوەی یۆنانی دروست کرا و جوانکاری بۆ شای ناو بیناجێگەی سەرنج بوو بە بۆچوونێکی تر بیناسازیی یۆنانی جۆرێک پیکەلسازی بوو کە دەبوایە لە دەروەی بۆ سەیرکردن لەبار بێت و ئەو کاتە بیناسازیی ڕۆمی بریتی بوو لە پەیڕەوکردنی بنەمای ئەندازیاری لە چوارچێوەی بینای سوودمەند بۆ بەکارهێنانی مرۆڤ. سێیەم، ڕۆمەکان لە پێش هەر گەلێکی تر لە دنیادا، کلاسیکدا، دەرکیان بە بەها و هەڵبژاردنی ئەندازەکان و گونجاندنی دروست داڕێژراو لەسەر بنەمای تەکنیکی، بۆ بەدی هێنانی شکۆ و گەورەیی یان لەو ناسینەوە لە بواری هونەردا سوودێکی باشیان لە سوودێکی باشیان لێکرد گەرچی لە یۆناندا لە قۆناغی شێوە یۆنانی حەزکردن بە دروستکردنی شکۆمەندی و گەورەیی بینای ئاشکرا بوو بەڵام شارەزایی و داهێنانی تەکنیکی ڕۆمەکان بوو بۆ بەدیهێنانی بینای گەورە و مەودای پەرستگەی بەعلەب لە سووریا لەژێر دەسەڵاتی ڕۆما نیوەی دووەمی سەدەی دووەمی زینی یان هۆڵی نمایشی کۆلۆسیۆم بە واتای زمانەوانی پەیکەری گەورە و زەبەلاح لە شاری ڕۆما ساڵی هەشتای زینی یان دروست کرد بیناکانی ڕۆما بەگشتی لە خشت و قفڵ و سواخدانی و بە تێکەڵی گەچ و وردکراوی مەڕماڕ بە تایبەتی بۆ ناوەوەی خانوو یان ڕووکەشێکی لە بەردی تەنکی ناسکی مەڕمەڕ دروست دەکران لە سەدەی دووەمی پێشداین داهێنانی قسڵ بە بەکارهێنانی باشتر لێدانی کەوانە و تاق و گومەز بە قوڵاییەکی فراوان دروست کرا. بۆشایی فراوان و بەشکۆ بەشێکی لە ناوەوەی خانووی ڕۆمی بەدی هات کە لە ناوەوەی خانووی یۆنانی ناچار دەبوایە پڕ بکرایە لە چەندین ستوونی ڕاگرتن و پاراستنی بنمیچ لە ڕووی جوانکاری بیناسازی ڕۆمەکان لە سەدەی دووەمی زایینی بە سوودوەرگرتن لە قەسڵ لە داهێنانی خۆیان سەری ستوونی جوانکارییەکانی تری بە گونجاندن و هەڵسەنگاندن و مامناوەندی بەکاردەبرا لە چوارچێوەی ئەوەی کە درزی هێڵی تەریب و پتە و مینی سووتانیان لابردوو بە تێپەڕبوونی کات ڕۆمەکان ڕەگەزی زیاتریان لە بیناسازی و ستونسازی یونینیایی و درویسی قوڕنەتی هەروەها تایبەتمەندی توندوتۆڵی ئەتریاییان لە یەکتردا تێکەڵ کرا و شێوەی تێکەڵ لە بواری بیناسازی بێ ئیپێددا کە هەتا چەندین سەدا مایەوە و متمانە و شێوەیەکی تایبەتی ڕۆمەکانی وەرگرت قۆناغی ڕێنساس نزیکەی 450 زینی بە پەسەندکردنی هەمووان بژایەوە کۆنترین بینای ڕۆما پەرستگەیەک بوو کە لەسەر بنەمای نەخشەی سەرەکی ئەترویایی لەسەر شوێنێکی بەرز بە پلیکانێکی سەرەکی دەبەسترێتەوە بە زەوی دروستکراو بریتی بوو لە ڕێڕەوێکی چوونەژوورەوەی ستوندار بە قوڵایی زۆر کە بە میحرابی ناوەند یان شوێنی ستایش و وتاری دینی کۆتایی دێت بە پێچەوانەی پەرستگای یۆنانی لەم جۆرە بینایەی ڕۆمیدا دوو شوێن پشتەوەی میحراب بە ستوونی ناوکار دەڕازێنرایەتەوە لە سەدەی دووەمی زایینیدا بۆ پێشەوە و بەردەمی پەرستگەی ڕۆمی هەندێ جار سەردەرگای کەوانەیی پێوە دەبەسترا هاوتای سەردەرگای سەنتوری یۆنانی بەڵام پەرستگەی بازنەیی لە بیناسازی تایبەتی ڕۆمەکانە کە دوو نموونەیان لەوانەیە پەیوەست بێ بە سەدەی یەکەمی پێش زایین لە شارەکانی ڕۆما و تیوڤلی لە جێی خۆی ماوە بەم جۆرە نەخشەی بیناسازی بەناوبانگترین پاشماوەی پەرستگەی بازنەیی پانتیۆن نا لە ڕۆما هەتا ئێستا هاوتای نەبووە خۆشببختانە لە نزیکەی ساڵی 125 زینی هەتا ئێستا بە شوەیەکی سەسوهێنەری دەست لێ نەدرا و بە تەواوی هەیکەلەکەی ماوەتەوە لە بیناسازە تایبەتەکانی تری ڕۆمەکان گەرماوە گشتیەکانە کە لەگەڵ هاوتای خۆی لە شارستانیتەکانی بێگانە جیاوازی گەورەیان هەیە لە سەدەی دووەمی پێشزین بەدواوە بە جوانکاری و وردەکاری زۆر دروست کراوە پاشماوەی دۆزراوە لە ڕۆما و پەمپی نیشانەی ئەو بینایانەیە کە بریت تیە لە تەلارە فراوەکان لەناوەند و بە چواردەوریدا بە بازنەیی چەندین ژوور بۆ وەرزش و کات بەسەربردن لەشزاخی و ژووری گەرما و ساونا و ژووری فێنکی و ژووری گەرمی مەمناوەندی بە تایبەتی گەرماوی هەڵمی و ئارەق کردنەوە و مەلەوانگەی کراوە و هەندێ جاریش کتێبخانە و شوێنی گۆرانی وتن واتا لە ڕاستیدا کۆڕ و کۆبوونەوە و یاریگەیەکی پەشبەشکراو و ئامادەکراوە بۆ ژیانی کۆمەڵایەتی و سەرگەرمیی ڕۆمیانییەکان. لەناو بیناکانی شادا نمایشی هۆڵی شانۆیی پێگەی گەورەی هەیە کە لە سەدەی یەکەمی پێش زایین بە بەرد دروست کراون، وردە وردە بە ڕەگەزی جوانکاری زیاتر وەک ڕیزی ستوون و کەوانەیی و چەندین جۆری سەردەرگای سەنتووری سێگۆشەیی چەماوە و شکاوە هێڵی ڕاست هەیکەلێکیان ڕازاندرۆتەوە تەلار و هۆڵی نمایش بە شێوەی نیوە بازنەی و مەدانی شانۆی و وەرزش باشەوەی هێلکەیی بوو یەکەمین هۆڵی نمایش لەبەر دروستکراوی ڕۆمانیا لە 55 ساڵ پێرزین بە فەرمانی قەیسەر پەمپی گەورەترین شانۆی نمایشی وەرزشی ڕۆمانیا بە ناوی کۆلسیۆم بە فەرمانی ئیمڕاتۆر ئیسپانزین لە ساڵی هەشتای زاییندا دروستکرا بیناکانی تری شاری ڕۆما بریتی بوو لە مەدانی گشتی کە شوێنی کۆبوونەوەی گشتی خەڵک بووە بۆ ڕاز و سکاڵای تاکەکەسی و بەشداریکردن لە کاروباری وڵات و دادخوازی دەلالی شارەکان بە جێگەی بەڕێوەبردنی ئەنجومەن و دادوەری یاسایی دەژمێردران. تاقی سەرکەوتن کە داهێنانی تایبەتی ڕۆمەکان بوو، ساڵڕۆژی سەرۆکی وڵاتیان سەرداری ناودار یان بۆ یادکردنەوەی سەرکەوتنی میللییەکان بە نەخشی بەرجەستە، گوزارشتی و نووسراوی مێژوویی دەڕازێندرایەوە ئەمەش یەکێک بوو لەو سەرمەشقایەنەی ئەو میراتە بوو کە ڕۆمای کەونارە بۆ قۆناغێکی دوایی و گەلانی تر بەجێهێشت شارسازی شارەکانی ڕۆمانیا لە سەدەی پێنجەمی پێش زایین بە لاسایکردنەوە لە نمونەی یۆنانی لەگەڵ شەقامی ئەندازەیی بەیەکەوە دروستکران تا گۆشەکانی چوار ڕێ یەکتر بڕی شەقامەکان بۆ بینای خانووی شار تەرخانکران سەر ڕای ڕۆمی بە شێوەیەکی گشتی داڵانی یان حوشی خاڵواتی لە ناوەند و ژوورەکانی هاوشێوە دروستکرا و بە چواردەوریدا بە بازنەیی پێکدەهات لە ناوەڕاستی داڵانی کراو قوز یان سەرچاوە ئاوێک دادەندرێت کە ئاوی باران لە سەقفی سەرەوەی بیناکە لە چوار لاوە دەژێتە ناوی و لەوێدا کۆ دەبنەوە بەگشتی خانووی تایبەتی یەک قات بوو بە یەکەمی دوو قات دروست دەکرا بەڵام لە سەدەی یەکەمی زینی بەهای زەوی بەرەو زیادبوون چوو دروستکردنی خانووەکانی پێنج قات و هەروەها شوقەی کرێنشینی چەند قات هەندێک جار بە باڵکۆنی ڕازاوە دروست دەکرا کە پاشماوەی زۆربەیان لە شاری ئوستیا بەجێماوە پەیکەر تاشی پێکەتاشی ڕۆمی بە شێوەیەکی گشتی لە دوو بەش پێک دێت یەکەمیان دروستکردنی ڕوخساری تاکەکەس و ئەوی تر نەخشی بەرجەستەکاری ڕۆمەکان بۆ پەیکەرسازی تا ڕادەیەک لە هەموو کاتێک بەرهەمی سەرکیان هاوشێوەکانی یۆنانیان دەکردا سەرمەشقی خۆیان و لە بواری هەموو جۆری پەیکەرەکان یان شێوە باوەکان کە دەبێ بوترێت لە قۆناغی شێوە یۆنانیدا گەیشتە ئەوپەڕی قۆناغی خۆی ئەوەی شایەنی داهێنان بێ ناوی نەهێنراوە. بتسازی واقعبین بە پیشاندانی وردی تایبەتمەندی هەر ڕوخسار و کەسایەتیەک بە ڕیشەیی سەرەکی هونەری پەیکەرتاشی ڕۆمەکان ناسراوە لە ڕاستیدا هەردوو شێوەی پەیکەسازی واقعبین و پەیکەسازی مانا بەخش یا ئامانج نوێن لە سەدەی دووەمی پێرزایین لە یۆنانەوە بۆ ڕۆما بڵاوبەوە بەڵام لە قۆناغی کۆتاییدا زەوقی پەسەندیی ئاسیایی و ڕوانگەی سەلیقەی وردی ڕۆمی بوو، کە واقعبینی بۆ ئاستێکی بەرزی وردبینی ڕوونی دەربڕینی هونەر گەیاند. ئەو خاسێتە بەرزە لە لایەکەوە توانی ببێتە زادەی ڕەوشتی وێنەی ڕوخسار و وردیی ئەتروریایی، هەروەها لە لایەکی ترەوە دەرئەنجامێک بوو پێکهاتەی پێکهاتوو لە مەیل و بیروباوەڕی ئەشرافیی ڕۆمی بۆ چاودێریی پەیکەری زیندوو نوێ. بەڵام لە قۆناخی کۆتایدا زەوقی پەسەندی ئاسایی بۆ ڕوانگەی سەلیقەی وردی ڕۆمی بوو کە واقیعبینیی بۆ ئاستێکی بەرزی وردبینی و ڕوونیی دەربڕینی هونەری گەیاند. ئەو خاسێتە بەرزە لە لایەکەوە توانی ببێتە زادی ڕەوشی وێنەی ڕوخسار و وردیی ئەتروریایی، هەروەها لە لایەکی ترەوە دەرئەنجامێک بوو پێکهاتبوو لە مەیل و بیروباوەڕی ئەشرافیانی ڕۆمی بۆ چاودێری پەیکەری زیندوو نوێ لە پیاوچاکانیان لە ماڵ و لە تەنیش خۆیان بەڵام ئەوەی جێگەی وتنە ئەوەیە کە هونەری ڕۆمی بە پێچەوانەی هاوتەی یۆنانی بە ڕادەیەک جەختی لەسەر گرنگی و لەسەر لێکچووی ئاماژەکانی ڕوخساری هەر کەسێکی وەستاو دەکردەوە کە دووبارە پیشاندانی قاڵب و هەیکەل و جلوبەرگ لە بەرچاویشی دوور مایەوە هەتا ئەو شوێنەی کە هەندێک جار هەیکەلەکان لە ڕووی نمونەی جێگیر یان یەکسان دروست دەکران و دوایی دەموچاوی تاکەکەسی لێکچوو دروستکراویان بە گوێری حاڵەت لەسەر ڕوو یەکێک لەوانە دادەنا بە تێرپەبوونی ڕۆژگار لەسەر کاریگەری داخوازی ئیمڕاتۆرە فراونخوازەکان کە بە سەپاندنی سەرەکەی تاکەکەسی خۆیان لەسەر هونەرمەند داوایان لێ دەکرد کە ڕوخسار و هەیکەلیشیان گەورەی و شکۆیی خواوەندی پێ ببەخشرێت. پەیکەرسازیی کلاسیکیی ڕۆما لە پێشکەوتن لە ڕەوتی واقیعنمایی دواکەوت و بەرەو ڕواڵتی ناواقیعی ڕۆیشت. لە سەدەی سێیەمی زایینییەوە بەرەو لادان چوو. نەخشی بەرجەستەی ڕۆمی بۆ دوو جۆری گەورە دابەش دەکرێت کە بریتیە لە نەخشی بەرجەستە و گوزارشتی و نەخشی بەرجەستەی گۆڕستان. جۆری یەکەمیان باس لە ڕووداوی مێژوویی و میدیەکان بە ئەندازەی واقعبینی و وتنی هەقیقەت بوو کە لە لایەنی بەڵگەنامەیی هەبوو. بەپێچەوانەی نەخشی بەرجەستەی ئامانجنوێن و ئەفسانەکانی یۆنان، گەرچی هەندێ جاریش پەیکەر و کەسایەتی نمایش بۆ ئاماژەکان بە ناوەڕۆکێک لە نەخشدا دێت و شێوەیەی جێبەجێکردنی بەو جۆرە بوو کە تابلۆی جیاجیاکانی ڕووداوە یەک لە دوای یەکەکان یەک هەنگاویان بەسەرهاتێکی گەورە وەک سەرکەوتن لە جەنگدا یان جێبەجێکردنی مەراسیمی دینی بە دوای یەکدا لەسەر گۆشە یان بۆری ستوون یاد دەکرایەوە هاوشێی وێنێ یەک لە دوای یەکەکان چیرۆکی لە هەندێک گۆڤاردا نەخشی بەرجەستەیان دەکرد لە نموونەی نایابی ئەو جۆرە کارە هونەرییە کە لەسەر دەستی ڕۆمەکان گەیشتە لوتکە یەکێکیان لە میحرابی ئاشتی شاری ڕۆما لە بیناکانی ئیمڕاتۆڕیی ئاگۆستۆس نزیکەی ساڵی بیستی پێش زایین ئەویتر لەسەر ڕووبەری ستوونی یادەوەری تراژان لە مەیدانی گشتی ڕۆمادا سەوی سیانسە ساڵی زایینی بەجێما دەربارەی نەخشی بەرجەستەی گۆڕستان لە پێشەوە دەبێ ئەوە باس بکرێ کە لە کۆتاییەکانی سەدەی پێنجەمی پێش زایین سووتاندن و بە خۆڵەمێشکردنی جەستەی مردوو لە ناو ڕۆمەکاندا برەوی هەبوو. هەروەها لە سەدەی دووەمی زایینیدا ناشتنی جەستە جێگەی ئەوەی گرتەوە. لە سەرەتادا لە باتی ناشتنی توورەکەی خۆڵەمێشی مردوو مەزاری بەردی ستوونیان دادەنا کە لەسەر ڕووەکەی ڕووخساری کۆچکردوو لە سنگەوە بۆ سەرەوە بەرجەستە کرابوو. لە سەرەتای قۆناخی ئیمڕاتۆریدا تابلۆی ئاسایی ژیانی ڕۆژانە، هەروەها نمایش لەسەر بەردی مەزار نەخش دەکرا. لە ئارامگەی بەشکۆی گەورەکان و گۆڕی ناوژوورەکانیشدا نەخشی بەرجەستە لە تابلۆی ژیانی ئاسایی و وێنەکانی ئەفسانەیی و نمایش بە فراوانی جێبەجێ دەکرا. نەخشی تری بەرجەستەی ناشتن، ئەوانەی کە لەسەر ڕووی دەرەوەی تابووتەکانیاندا ماوەتەوە، بریتییە لە جوانکاریی گوڵ و گەڵا و گیانداران بە چەندین شێوە و جۆری بڕیاردراو، هەروەها سندووقی جێ خۆڵەمێشی مرد و گوڵڕێژ و جوانکاری دەکرێت. ئەم جۆرە نەخشە بەرجەستەیە هەتا لە قۆناغی گەیشتن بە ئامانجی خۆیان خۆیدا لە سنووری هونەری یاساکانی نەچووبووە دەرەوە گەیشتە قۆناغی داهێنان. وێنەکێشان هونەری وێنەکێشانی ڕۆمی بە شێوەیەکی گشتی لە بواری وێنەکێشانی دیواریدا مایەوە لە کۆتایی قۆناغی کۆماری و سەرەتای ئیمڕاتۆریەتی ڕۆم ناسێنراوە. گەرچی وێنەکانی دیواری پەمپی و هێرکولایۆم لە سەرەتاوە پێشوازییەکی گەرمی هونەری لێکرا، بەڵام لە دوای تێپەڕبوونی ماوەیەک، بە ڕای توێژەران و شارەزایان ئەو پاشماوانە بە شێوە یۆنانی دانانرێت، گەرچی لە لایەک هەم هیچ جۆرە بەڵگە و شادییەک نییە کە بیسەلمێنێ هونەری ڕۆمی لە سەر بنچینەی یۆنانی بووە، لە لایەکی تر بڕوام وایە کە وێنەکێشانی. یۆنانی، هەر وەک هونەرمەندانی تر کە ناونیشانی تێپەڕی بانگێشتکراوی بۆ ڕۆم و شارەکانی تری ئیتاڵیا و سەرقاڵی کاری هونەری بوون و واژووی چەندین خوێندنەوەی واژووی چەندین لەو هونەرمەندانە لەسەر پاشماوەکان دۆزراوەکاندا نیشانەی ئەو ڕاستیەیە لە چوارچەوەی خوێندنەوەیەکی زۆردا ئەوە دەردەکەوێت کە پەڕاوەکانی ڕاهێنانی وێنەکێشان کە ڕۆمیەکان سوودیان لێ وەرگرتووە لەسەر بنەمای ڕێساکانی یۆنانی ئامادە کراوە هەر بۆیە زۆربەی نیگارەکان و پەیکەرەکانی دینی بەکارهاتوو لە وێنەکێشانی ڕۆمی بە شێوەیەکی ئاشکرا لە ڕیشی یۆنانی وەرگیراوە بەڵام لە هەمان کاتدا پێکاتی یەکگرتووی خوڵقاندن و شێوازی جێبەجێکردنی ناوڕۆک نیشانەی سەلیقە و ڕوانگەی تابتی هونەرمەندانی ڕۆمی ئەو قۆناغە بووە لەوانەوە ئەتوانین ئەو ئەنجامە وەربگرین کە وێنەکێشانی ڕۆمانیش وەک پەیکەرتاشەکانیان بەرهەمێکی تێکەڵ بووە و لە نێو بنەمای هاوسەنگی کلاسیکی یۆنان لەگەڵ ئەوەی کە هونەرمەندانی ڕۆمی بە یارمەتی هەڵبژاردنی واقیعبینایی هەنگاوی سادە و ڕاستەخۆ ڕوونی خۆی لە دیمەنی سروشتی ڕووداوە کۆمەڵایەتییەکان و تابلۆی ژیانی ئاسایی ڕۆژانەیان بەدی دەهێنا. ئێستا جێی ئەوەیە کە بوترێت وێنەکێشانی ڕۆمی لەگەڵ ئەوەی کە لە بواری خوڵقاندن و ڕەسەنایەتی لە ناو شکۆی هونەری جیهاندا لە پلە و پایەیەکی تا ڕادەیەک جێی سەرنجدان نییە، بەڵام لە ڕووی ڕاکێشانی میراتی هونەری جیهانی دێرین و گوێزانەوەی بۆ جیهانی مەسیحیەت گرنگییەکی بەرچاوی هەیە. بەڵام سەبارەت بە وێنەکێشانی مەزار و ئارامگە، نموونەکانی هەندێک پەیوەست بە سەدەکانی پێنجەم تا سێیەمی پێش زایین لە شاری کامپانیای ئیتالیادایە پاشماوەی تری هاوشێوە لە گۆڕستانی شارەکانی ڕوبی و پستۆم بەدەست هاتوو نیشانەی ئەوەیە کە وێنەکێشی ڕۆمی جەختیان لەسەر نەخشەڕێژی کردوەوە دوایی لەناو هێڵە لێوارەکانی یا هێڵەکانی چوارچەوەی کەنارەکان یا بە ڕەنگی ڕێک و ڕۆشن پڕ دەکرانەوە لەو پاشماوەیی کە باس کرا نفوسی وێنەکێشانی مەزار و ئارامگەی ئەتولیایی ئاوێتا لەگەڵ نفوزی شێوە یۆنانی بە باشی دیارە چەندین نمونە لە وێنەکێشانی دیوارەکان کە لە ڕۆما دۆزراوەتەوە پەیوەستە بە ماڵی ئەشرافەکان و کاربەدەستان، بە هەمان هۆ نیشانەی پەسەندیی ئەوانیشە. لە هەندێ تایبەتمەندیی شێوە یۆنانی لە قۆناغی ئاگوستی نزیکەی سەرەتای مێژووی مەسیحیش، وێنەکێشانی کۆڕی هاوسەری بەدەستهاتووە لە ساڵی شەستە و پێنجی زایینی دۆزراوەتەوە، کە ئێستا لە کتێبخانەی ڤاتیکانی پارێزراوە. بەرهەمێکە لە پێش هەر وێنەکێشانی تری ڕۆمی جێگەی سەرنجی وێنەکێشانی ناوداری ئەوروپایە بە جۆرێک کە مامۆستایانی وەک ون دایک و ڕۆبنس و پوسن لە قۆناغەکانی دواییدا لە ڕووی ئەوەوە کاریان کردووە لە شوقەکانی کرێنشینی شاری ئوستیا چەندین نمونە قاپی بچووک هاوکات ڕازاندنەوە چەند بەشێکی ناوی گونجاو لەگەڵ سەرەکەی خەڵکی چینی ناوەڕاست بەدەساتوە لە سەرەتای قۆناغی مەسیحیەتدا دوو جۆر دیمەنی جوانکاری دیواری ماڵەکان کەژاو و هەوای گونجاو شاری ڕۆم لە شوقەکانی کرێنشینی شاری ئوستیا چەندین نمونەی قاپی بچوک هاوکات ڕازاندنەوەی چەند بەشێکی ناوەوەی گونجاو لەگەڵ سەلیقەی خەڵکی چینی ناوڕاست بەدەساتووە لە سەرتای قۆناخی مەسیحەتدا جوو جۆر دیمەنی جوانکاری دیواری ماڵەکانی کەژاو هەوای گونجاو شاری ڕۆمیان دەبوو جۆری یەکەم ئەو دیمەنەی کە هەندێک جار بە تەواوەتی ئامەزداری یان ئەندێشەی شاعیرانە وەک ڕەگەزی لاوەکی پێکەوە بەستراوە کۆڕی ئستورەی قارەمانی دەبێت هەتا شکۆ و جوانیەکەی زیاتر پێ ببەخشێ هەروەها جۆری دووەمی ئەو دیمەنانەی کە پلەی ناوەڕۆکی بنەڕەتی بەهۆی نمایشی جوانیەکانی سروش یان پێناسی ڕواڵەتی گەڵا و گوڵ و میوە و باڵندە و مارۆ و گیانەوەر بە سەلیقەیەکی پسپۆڕانە هەروەها بە ڕەچاوکردنی بنەما و قوڵبینی تاریک و ڕوون ئەنجامدرا. جۆرێکی تری وێنەکێشان و واقعنمایی ڕۆمی دروستکردنی وێنەی کەلوپەل یا سروشتی بێ گیان بوو کە نمونەیەکی کەمی لە سەدەی یەکەمی زایینی بەجێماوە. هونەری بێزەنتینی. بێزەنتین ناوی شارێک بوو کە یۆنانییەکان لە سەدەی حەوتەمی پێش زایین لە کەناری بۆسفۆر درۆستیان کرد لە 196 ی پێش زایین ڕۆمییەکان ئەو شارەیان داگیر کرد هەروەها لە 330 زایینی بە فەرمانی ئیمڕاتۆر کۆنستانتین نی یەکەم ئیمڕاتۆری گەورەی ڕۆم بۆ دوو وڵاتی ڕۆمی خۆرهەڵات و ڕۆمی خۆرئاوا دابەش بوو. فەرمانڕەوایانی ڕۆمیی خۆرهەڵات، تێکڕای نیمچە دوورگەی بەڵکان و ئاسیای بچووک و تورکیای ئەمڕۆ، کەوتە بەردەستی ئیمڕاتۆر ئاکادیوس، کە شاری بێزەنتی بە هەمان ناوە کۆنەکەی کردە پایتەختی خۆی و نەیاری بڕیارەکانی ئەسقەفی ڕۆم پاپا بوو دینی ڕسمی ئیمراتۆریش بناوی کڵسی ئۆرتودوکس لە کڵسی ڕۆمی جیاکردەوە لەوە بەدووە ڕۆمی خۆرهەڵات بناوی ئەمراتۆری بێزەنتی بوو و خاوەنی مێژوو شارستانێت و هوەری تایبەتی خۆی لە سەدەی پێنجەم تا یانزەمی زێنی بەردەوام بوو توانی بە هێزێکی سەرسوڕهێنەر هێرشە بەردەوامەکانی گەلانی دواکوتووی باکووری بە ناوی گۆتیەکان و هونەکان هەروەها دەستدرێژیی بێگانە لە فەڕەنسی و ئیتاڵییەکانەوە بگرە هەتا بولگارییەکان و ئێرانییەکان و عەرەب و تورکمان ڕابگرن. ئاوێتەیەک لە هونەری یۆنانی و ڕۆمی و ئاسیایی وەک هونەری بێزەنتینی بۆ ماوەی هەزار ساڵ جێگیر کرد. لە ئەنجامدا لە ساڵی 453 ی زایینیدا سوڵتان محەممەد فاتیح، ئیمڕاتۆری بێزەنتی لەناوبرد و ناوی شاری قوستەنتینیەی گۆڕی بۆ ئەستەنبوڵ و کردیە پایتەختی خۆی ئەو مێژوە بە دەستپێکردنی قۆناغی ڕێنیسانس دیاری کراوە بەڵام ڕۆمی خۆرئاوا تێکڕای ئیتاڵیا چەند بەشێک لە بەڕیتانیا و فەڕەنسا و ئیسپانیا و باکوری ئەفەریقا و ناوچەکانی خۆرهەڵاتی دەریای ناوەڕاست لە بەرامبەر هێرشە بەردەوامەکانی گۆتیەکان و هونەکان گڕوتینی بەرگرییان نەما. ڕەگەزەکانی هونەری یۆنان نو ڕۆم و میسر و ئێرانیان لەکتردا ئاوێتە کرد و هونەرێک بە نازنامەی هونەری بێزەنتینی کە نە یۆنانیە نە ڕۆمی ئاسیایی بوو بەدی هێنا هونەرێک بوو ڕەسمی و ستایش بەشکۆ و جیهانی هونەری بێنزەنتینی هونەری مەسیح بوو کە لە قۆناخی فەماڕەوایی قوستەنتینیە لە ژێر پەردە هاتە دەرێ و هەتا ڕادەیەک لە لایەنی ڕەسمی وەرگرت و لە شارە گەورەکان ئەو ڕۆژگارە وەک میلان و ئەسکەندەریە و ئەنتاکیە و فەڵەستین و بەتایبەت لە خودی قوستەنتینیەدا پێگەکانی بەدەستێنا. سەدەی شەشەمی زاینیی بووە شایەدی یەکەمین چەرخی زێڕینی ئەو هونەرە. کە بەرهەمە گەورەکەشی بینای ئەسیوفیا بوو، وەرگیراو لە ڕیشەی یۆنانی هاگیا سۆفیایی بە واتای حیکمەتی پیرۆز، ئەو بینایە بەشکۆیە لە سەرەتادا کڵێسە بوو، لە ٣٦٠ ی زاینیی دوو جار بووە خۆراکی ئاگر، لە ٣٧٥ دا بە فەرمی بە فەرمانی ئیمڕاتۆڕ یونستی نیانوس لەو جێگەیە بینایەکی پڕ لە جوانکاری بە گومەزێکی گەورە دروست کرد. کە بە گۆڕانکاری و دەستکاریکردنی لە دواییدا هەتا ئێستا ماوەتەوە. لە سەدەی هەشتەم و نۆیەمی زایینیدا گرووپی پەرکەشکێنەکان کە پەیکەری جەستەیان بە ڕواڵەت و یادەوەریی بتپەرستی دادەنا، پەرکەشکێنەکانی پیرۆزیان لە پەرستگاکان دەرکرد و چەندین جۆری دروستکردنی پەیکەر وێنەی سەردیوار، پەیکەرتاشی، وێنەی ڕووخسار یان کاشی بریقەدار یان مۆزایکیان بە کوفر دادەنا کە بەهۆی ئەوە گەشەکردنی هونەری دینی وەستا و مەیدان بۆ گەشەکردنی هونەری دنیایی و جوانکاری کرایەوە دیسان جارێکی تر لە ناوەڕاستی سەدەی نۆیەمدا هەتا ناوەڕاستی سەدەی یانزەهەم لە 1660 تا 1050 کە فەرمانڕەوایی بێزەنتی کەوتە دەستی ئیمڕاتۆرەتەکانی مەکدۆنی نەوەک تەنیای ئەمڕاتۆرتی ڕۆمی خۆرهەڵات گەیشتە لوتکەی دەسڵاتی خۆی بەڵکو دووەمی سەدەی زێڕینی هونەری بێزەنتینیش لە مەداندا بەدی هات کە بەرهەمی ئارەزوومەندی گشتی بوو بەرەو هونەری کەونارایی یۆناان و پێناسی وێنەی تەشریفاتی و ڕسمی و ئەستێرەی ئیمڕاتۆری بە تایبەتی کاریگەری زۆری وێنەکانی ئیسلامی لە میانەی دوو سەدەی کۆتایی ژیانی ئیمڕاتۆڕی بێزەنتیدا واتا لە 260 تا 1453 زینی سێمین سەدەی زێڕینی هونەری ئەو سامانەش دەرکەوت کە ژمارەیەکی وێنەکێشانی سەردیواری بەجێما و نیشانی ئەوەیە ئەوەی شایانی سەرنجە ئەوەیە کە لە هەمان ڕۆژگاردا کە توانای مادی بێزەنتین گەیشتبووە کۆتایی پلەی لاوازی فەرهەنگ و بیناسازی و هونەری ئەو وڵاتە بە فراوانبوونی خۆی لەسەر ڤینسیا، باشووری ئیتاڵیا و سیسل لو بولگاریا و سیبرستان و ڕووسیا بەردەوام بوو، لە هەمان کاتدا کە هونەری بێزەنتینی لە بنەڕەتدا هونەرێکی دینی بوو. کانزاکاری، زێڕەنگری، خشڵ، زیوسازی، کاری میناتۆری، تواندنەوە، کارگەی قوماش و عاجکاریشیان لە داوێنی خۆیاندا پەروەردە کرد. بە هەمان شێوە، کە وێنەکێشان و مۆزایک کارێکی دینی نییە و بۆ ڕازاندنەوەی کۆشکی شاهانە دروست دەکرا، بەڵام ئەم جۆرە پاشماوەیە کە زۆرترینیشیان لەناوچووە لە بەرامبەر زۆرینی ناوەڕۆکی ئینجیل و چارەنووسی ژیانی مەسیح و مرێمی عەزرا، هەروەها پەیکەرەکان و باسی حاڵەتەکانی پیاوانی ئایینی کە لە هونەری ڕەسمی بێزەنتی بە شکۆ بووە، بەتەواوی بێبەهایە. لەو چوارچێوە دینی و خۆ داناسیەدا هونەرمەندی بێزەنتی خۆی لە پلەی ڕۆحیانەتی باوەڕهێنەر بە جێگیرکردنی بنەما و ئاگدارکردنەوەی ڕێنمایی و بڕیارەکانی مەسیحیەت دادەنا و بە هیچ شێوەیەک بڕوای بە ئازادی نوێخوازی نەبوو بە تایبەت لە ئیمڕاتۆرتی ڕۆمی خۆرهەڵات. کڵێسەی ئۆرتۆدۆکس ڕەسمییەتی وەرگرت و لە ناوەندی مەسیحیەتی ڕۆم جیابۆوە و بەو هۆیەوە زیاتر پێویستی بە ڕاگەیاندن و ئاگەداکردنەوە هەبوو بۆ دابینکردنی پێگە و داکوتانی دروستبوونی خۆی لە ئەنجامی سەرسپاندن و جەستەی هونەرمەندانی بێزەنتی یەکێک لەوانەی کە بە شێوەیەکی گشتی ناو و واژووی ئەوان بەجێماوە بێجگە لە هەندێ حاڵەتی تایبەت لەبەر ئەوەی هونەرمەند کاری خۆی بۆ دین تەرخان کردبوو بۆ خۆشی خۆ بە گەورەزانین و ناوبانگ بەلایەک گرنگ نەبوو هەتا لە قۆناغەکانی دەستڕنگینی هونەریی دەربارەی دنیایی ڕیشەی دینی هونەری بێزەنتی لە جێکی خۆیدا بەجێگیری مایەوە ئەگەر هونەر بە ساڵ ڕۆژی کەسایەتی ئیمڕاتۆر سەرقاڵ بواە ئەبیان لە پلەی فەمەڕایی ئاسایی دادەنا کە بە سایەیەکی زیانتی خواوەند دادنرێ جێگەی ستایش بوو، بە واتایەکی تر لە ڕوانگەی هونەرمەندی بێزەنتینییەوە تەشریفاتی دەربار و کۆشکی ئیمپڕاتۆر بەو شێوە و ڕێزلێنانە کە هەیبوو لە ڕاستیدا وەک مەراسیمی دینی بوو کە لە شکۆدارکردنی ئەولیای خودا نمایش بە شکۆی فریشتەکان جێبەجێ دەکرا لەوەی کە تێپەڕی بە کورتی ئەم ئەنجامانەی خوارەوە بەدەستێت هونەری بێزەنتینی لە بنەڕەتدا لاساییکردنەوەی نمای لێکچوو دوورکەوت دوور دەکەوتەوە و بڕوای بە ناخشەسازی هەبوو خۆی لە مرۆڤی خاکی و ناوەڕۆکی ئاسایی دوور دەخستەوە و لە ئارەزوی بەدەزێنانی مرۆڤ لە پێشتر بە حەقیقەت ڕەها و بە خود و خوداپەرست هەوڵی دەدا هونەرمەندی بێزەنتینی بە نەخشی خۆی شێوەی بینرا و وێنەکانی جەستەیان لەناو یەکتریاندا تێک دەشکان یان دەیانگۆڕین هەتا شێو و وێنەیەکی نادینی بۆ دەربڕینی هێمای دینی دروست دەکرا هونەری بێزەنتینی بە هیچ جۆرێک لایەنی سروشتگەرایی و نوێخوازی و تاکەکەسپەرستی نەبوو بەڵکو هونەرێک بوو بە قوڵی ئاینی سیمبولگەرا و پشتبەستوو بە ڕێکخستنی یاسا و ڕێسای جێگەی کراو هونەری بێزەنتینی ڕیشەی لە خۆرهەڵات بوو سایەی خۆرئاوای داپۆشی